جوانە دەست پێ دەکەین ورد بووەوە خێرایی ئەمن ڕۆکێتم یەک کەس دەیباتەوە بیچوار کەس دەدۆڕێن لە نێو دۆڕاوەکان دەمێنمەوە. نانی بەیانی ڕاوەستا دەبوو نانی بەیانی بخۆم تەشەمی بەیانە بۆم باشە نانانانە وربەوە خێرایی خێراتر لە خێرایی وتروەکانی چاو من لای تینگم بروسک ئامادەی باڵێ بروسک ئامادەیە تامی پستۆن ئایا شینە ئەم جارە دەیباتەوە و نازناوێکی نوێ بەدەست دەهێنێ بەر لەوەی واز بێنێ لە کارەکەی کوڕە زێرنەکە کۆمبانێ مۆتۆر کۆ ئایا زامێکی نوێتری پستۆنیان بۆ بەدەست دەهێنێ وەکو جاران تانک تێری پلەی دووەمی گرتووە هەروەکو جارانیش دەبینی بەر لە یەک دەقە دەیباتەوە تانک دەڵێ ئەو ساڵ دەیبەمەوە ئەمەش تاکە هەلێتی بۆ سەرکەوتن بەسەر پاشا پێم وانیە کەس حیسابی ئەوی کردبێت ئەو کێبڕچێکەرە نوێیە نادیارە کە ئێستا ناوی لەسەر هەموو زمانێکدا هەیە ئایا بروشکە سوورەکە جامی بسۆمە دەست دەهێنێ بە سپۆنسەری کۆمپانیای مۆتۆرکۆ داستان بەدیل کوڕە بروشکەکە سێ سیارە یەک براوە ئەی هاوا پێکدادانی سۆر گەورە هەیە یەک دقە کاپتن گوشک لە کێشێکی گەورەدایە هەرگیز لەو کەربازارێ دەنازێ وەڵا هەر چارتەکەری لێ دەدرێ Yeah. کورە باوە ڕاکە بۆڵۆ دەرچوو وەی جیا شتێکی زۆر جووا لە بشکەوە. دای خێراکە برسێک پێویستە تاکان بگۆڕین دەی خێراکە نانانە قەیناکە بەنزینی بدەیە قراخە تاگریگای جێلە ئەو ڕۆ ڕسک بەس لێ دەگرێ بەنزینی تێکەو پێلێنێ بۆ دووەمین جارە بروسک تایەکای ناگۆڕێ بەڵام بۆ بە ڕێگەی خۆی لێکی دەداتەوە وا دیارە تا ئێستا سەرکەوتووە ساتەکانی کۆتاییە دوایین خولی کێبرچەیەکە بروشک بە شێوێکی زۆر جوان لە پێشەوەدا وڵە پێشبرشێکەش کۆتای هاتووە پێم وایە ڕۆژنامونوسان نای پاڵەوانێکی نوێ دەنووسنەوە. تاکەی تریشی تەقی وەڵە تاک و پاشە پێیان لێناوە چێ برجەیەکە زۆر بەهێزە باوەڕ ناکەم چی دەبینم تەنها سەد پێماوە بروسک زامی بستۆ بەدەست دێنێ تاک و پاشا زۆر لێک نزیکن گەیشتە هێڵی کۆتایی چێ دەباتەوە دەرچوون چێ دەرچوو باوەڕ ناکەم، ئاسانی بڵێ باوەڕ چێە ناکەم. وەڵای ڕوونم کردی ئەمە کە سەیری بەزار کۆتاییە کردم، لە هەموو باوەڕ نوێژی ناکەم، پاڵەوانێتیەکەدا. باوەڕ ناکەم، باوەڕ تا ناکەم، ئێستا باوەڕ پێشبڕکێی ناکەم. سەیر وەها نەدیتراوە وێنەگرتن قەدەقێ بگەڕێەوە دواوە کورە چاوەڕوانی پێشبڕچەکەی لەگەڵ کاندی کراوەکان دروسک ئەمە مەترسی تیابوو چۆن بێتایە گۆڕین وات کرد چۆن بەڕێوبەری هوەری دڕەت کردەوە خانم کێبرچە تەنها برنەوە نییە و بەس گەر یانی کێبەرکێکم هەروا ببردبایەوە بێتام دەبوو وانە؟ ها نانانانا من هەندەرەکان دەوروژێنم شکر پەشیمانم سەبارەت بە بەڕێبەری هونەری نا پەشیمان نیم چونکە بە تەنها دەی بمەوە هەر قسەی گەورە بەستە خۆ لە دەکەویت پێش بڕکەوە لەگەڵ بروسچین لەگەڵ مامر بۆ ئەوەی هەموو ڕووداوەکانتان بۆ بگوازینەوە دەمانەوێ وێنەت بگرین چیە دەرش پێش کامرا بەردا خەڵک دانێ بمبینێن لەگەڵ تۆ بە کوڕە لاچو لە پێشم دێی چ؟ پێشم بەر دەدەی ئا وەڵای زۆر بەتاڵ کرێ سەر کەسووت کوڕینا بۆ چۆ دەچن وەڵا بڕۆ لە خولە بازار پیازی بفرۆشە باشترە ئەو جاچێ دەبڕۆن جوانە بەڕاستی ئاسان نیە کەسێک بدۆزی تۆ بزانە چۆن بەنزینت تێ بکە بەخێرتی دەرش وڵای تازە ڕێکڕێ ئەو جاچێ بروسک تۆ بنزین بەڕاستی ئەم ڕۆیەکێک چێبرچەکەی زۆر خۆش کردبوو من بووم ئەمە سەدەی زێڕینی تانکە جامی پیستۆن من جوانە بەدەستی دێنم کوڕینە زەرتسام وەی بابژیان ئەوکێ دەبینی گەوارە دەبینین بەجێ دەڵێ گەوارە بە تۆ چونکە هەردەم گەوارە لە دوای بروسک دیێ هیچ کەس جێ لە باسی گەوارەیە بوو بە سەیرێرەکە ئەو بروسک قوربانە دەمێ گەشتم وای وای وای چەند جوانە سەیری چێری بکە سەیری چێری بکە پاشام زۆری نەماوە بیبێەوە سپۆنسەری مۆتۆرکۆز وەردەگرت دەی سپاس بە هەوڵدانێت سپاس زاردا تۆپال پشتی منی ئەمە کەمترین شتە بۆت بکەم هەرچی ڕووبدات هیچ پاڵەوانی لە تۆ زیاتر لە دڵمدا نییە سپاس جانەکە من بەبێت تۆ هیچ نیم ببورە چەپلە بەیەک دەست لێ نادرێ کوڕم پێویستە عقل بیت و ڕاهینەرێکی باش بە خۆت بدۆزیەوە ئەگەر تیمێکی باشت نەبی بێگومان سەرناکەوی باوەکو خەڵکی ئەوانش کاری خۆیان بکەن بەڕاستی جوانە دەستەیەکی نوێ لە ئۆتۆمبیلەکانی مۆتۆلکۆ شا مۆتۆلکۆ بروشی خۆش دەوێت هەموو لایەک بروشیا خۆش دەوێت ئۆتۆمبێلی ناودار بروسک پاڵەوانی جیهان! ئەگەر قسەکانیم بە باشی جێبەجێ بکەی قەت نادۆڕی بەڵێ باشە ئەو ئامۆژگاریەکی باشە زۆر سپاس پاشا ئەفەندی خوشکان برایان جارێشتر بە یەک شاد دەبینەوە لە پێش بڕشێ کاسی پشتۆن لە کاسی پستون کوڕە سەرکەوتووەکە دەیباتەوە ئێستا سێ پێش بڕچێ کارە بەناو بانگەکە بروسک شەرمەزاریەکی گەورە بوو بەڵام قۆینەکە هەر زوو دەمزانی. ئێستاش یاری یەکلاکەرەوەی نێوان سێ پاڵەوانەکە دەست پێدەکات، ئەم پێشبڕکێ لە ولایەتی کالیفۆرنیا بەڕێوەدەچێ. سوپاس سوپاس بۆ ئامادەبانی ئەمڕۆ. بروسک، ئەوەی زووتر بگاتە کالیفۆرنیا دەبێتە بەنازەکەی مۆتۆرکۆ. ئەها ببورن جەمال دەستی ئێوەش خۆش بێ ئەی بابا ئۆ ئەوەی زووتر بگاتە کالیفۆرنیا دەبێتە بە نازی مۆتۆرکۆ دەبینی چێ یەکەم کەس دەگاتێت تانگ ها؟ هەی جانەکەم پیرۆزە یەکسان بوونێت بەسە ماکس با بە باسی قسانە مەکە سرم خەی باشترە چ لە سارەکەم کردووە بۆ کاری ڕکلام بەکارم هێناوە چی؟ لەوێ ڕێکلامەی شتاک دەکەی؟ نا نا نا نا نا نا نا نا ئا ئا ئا ئەوە تا بەنزین گەیشت ڕاست ئیزی بریقەدار بەکاردەهێنم بۆ وردە دەعمەکان باشترین کرێمە بۆ ئازاری دەعامی بریسکەدارە واو بریسکەی دەبینێن زستان بەڕاستی زۆر ساردە. یاخوا ڕەق دەبیەوە لەسەرمان. بێجگە لەوەش ئەو ڕتوبەیە ژەنگی بە ماری نایە هەر بە یەک جاری شێوازی سەیارەکانی تێکدایە. ئەوەی یەکەم دووبارەیە سەیرکەم بروسکاش دێرە بروسک بروسک. ئەوە چیە بروسک کێڕێ و چۆلکە کوڕی چیەوە ئەو پۆزە ئەوە چیە بروسک هەر شلاوێکمان لێ بکە کوڵی جوان. فەرید. فەرید فەرید زۆر سپاس فەرید دەشانێ نام دەشانێ ڕژێ فرۆشتن زیادی کرد بەوەی بروشکەوە ئەو زیاد بوونە بەرچاوە ڕوویدا کەواتە دەتوانین بە قازانجەکەی بلا دکتۆرێک بۆ بکڕین باشتر ئەوەیە پارەکە هەموو لەوی سەر بکەین گرێنانە بلا دکتۆرەکی نیوداشی بۆ دەکڕین ئەها ئاخر سیارە کێبەرشە بلا دکتۆری ناوێت چونکە شوێنی کێبەرشە بۆ خۆی ڕووناکە ئەگەر کارەبا بکوژێتەوە بە گزۆزەکە دەکەوە سەر چاو خۆشەویستەکە هەموومان خۆشەویستیم بەم بۆنەوە ساڵی داهاتووە هەنگ دەجێڕین خەیاڵت خاوە بەس وەک براکەم لێمە خورە کورە سەر بە قوربانی براکەت بی بەڵام بیستوومە خەڵکی هەموان دەرێن لە چێبرچێکەدا ئاستێکی بەرزت نیشان داوە ئەمە جێگەی شانازیە سپاس زەلیل جێ بگرە بیست بلیتی تەواو لێت دەوێ دەیدەمە هاوڕێکانت هەر بۆ منێرە من خۆم سارێ دەکەم باشە چیانەکەم ئا هاوڕێکانم ئا پێ دەڵێم ئا تێگەیشتم لەبەرەوەی بەناوانجی ناتەوێتنی هاوڕێکانت بشێنی جێ بگرە کاتێک بە سەلامەتی گەیشتی کاتێک دابنێ با بەیەکەوە نانێک بخۆین. باشە باشە بەسەر چاو هەر پێویستە ئا زۆر باشە ئێستا نای دەخەم کە گەیشتی تەلەفۆن بۆ بکە چی ماکیرۆ پاس ئەوە چێ ماکس بۆ ئەوەی واش دوڕدە تێوە ڕێگای هەم بخاوە خەوتەوە کێوشوە دەوەستم تۆزێک پشوو دەدەم پێویستم بە پشووە ناخێر شتی وانە هەموو ئەوشە بەڕێوە دیمیتا دەگەری کالیفۆرنیا قسەما کردووە بە درێژای شەو کوراخڕ حمتە بێ خۆمە کێرنیمە دای ماکس دەمێ بەر لە تاک بگەم و قسە لەگەڵ مۆتۆر کۆ بکەم ئەوە ئەو لۆریانە هەمووی نووسونە ئاخر نازانم بەو شێ ڕێگا تەواو بکەم دڵنیام دەتوانی ماکس سیرکە بۆ داسان دەکەم منیش لەگەڵت بەخەبەر دەبم بە درێژای شەو هەتا بەیانی. بەهارەکەی خۆش دەبێ لەکێ بە خەواڵی و بە ڕێگادا بڕۆی ڕاستە ماکس باتری بۆ دووبارە دروستکردنەوە ئێ تۆ ماکس نی؟ ماکس نەخای من ماکس نی من زمان درێژی زاواتم ما ئاگارە پێشی خۆت بێ دەماقسس ماکس ڕێگای سەرەکی وەک پێم گوتی ئەوە سێوین جارە درەنگتر دەکوژێتەوە کاکەنا سەری ڕووناچی مەکە خۆ کەسم پان نەکردیتەوە. دەبوایە بروسک لە کالیفۆرنیا بوایە بەڵام ئێستا دیار نیە. لە بەیاننامەی کۆتاییدا بروسک بزر بووە. کەس نازانی بروسک بەرەو کوێ چووە. وتەبێژی بروسک دەڵێ شوێنەکەی پێ نازانین. نازانین بروسک لە کوێیە. تا ئێستاش هەواڵێکی نوێی نییە. شتێکی چاوەڕوان نەکراوە پرسک نە هەواڵی بە کەس داوە نە کەسش دەزانین لە کوێیە پێویستە بروسک بە زووترین کات بگەڕێتەوە هەر هەموو یەک پرسیار دەکا ئایا بروسک لە کوێیە؟ ئەوە چیە؟ ئاستای لە خێ بە قوڕانە دەبم دەمگو دەی هاواردا دوێدات کە لە خێ هاڵداست هەستی هەمە بیبە بەس ئازارم بەدا کەلەبچە بۆ کەلەبچە بۆ بۆچی تکایە پێم بڵێ وەڵە بەبەت و نوکتەی ئەتۆ زۆر بەدڵە ناوم جاسمە جاسم بۆڵێ ڕاستەکەی بە تەمام ئەرێ ئەمن جوان نیم ئەتۆ ناوت چیۆ چی ناو نازانی ناوت دەزانم ئەتۆش ناوت جاسمە چی؟ گوێ بگرە پێویستە بگەمە کالیفۆرنیا بە زووترین کات من ئێستا لە کوێم؟ تۆ لە کوێی کوڕە ئاخڵە ئەتۆ لە باشترین گەراجی ئەو مەنتقەی پارت دایتەوە لە خۆ قڕەوە سرم هەی ئێرە زۆر شازە تۆ هێشتا هیچ نەدی تۆ دەبێ ئەو ناوچانت هەموو پیشان بدەم خۆزانی چی؟ هەز دەکەم ئەو ناوچەیە هەمووی ببینم ئەگەر تەنها دەرگاکە بکەیەوە وەرە کەلەبسەکانم بکەوە پێکەوە دەچین بۆ سیرکردن باشە ئا باشە قسەی باشە قسەی باش بکە جاسم. کەواتە. چەند جار پێم وتی قسە لەگەڵ تاوان باران مەکە سەد و یەک جار دەی گێلە خێرا ئەو تاوانبارە پەلکێشکە بۆ دادگای هاتوچۆ لە زیندان دەبینمەوە تەماتە زیندانی تەماتەکان زۆنە دادگای ناوچەی هادیاتر ئێ من بە بە زۆر زمان دەزانێت جان دەکەی تەفنیش کردو هاتۆ بۆ ئەورا وە بەنابێ گەورم ئەتۆ تا کەنجێ بەڕێم ناکەی ها دەبێت زۆر بە خێرایی بگەمە کالیفۆرنیا وا پارێزەرەکەت پارێزەری چی لە هاوایە بۆ خۆ شوتی دەفرۆشە لەو دوکای دەرا ئەگەر تاوانبار پارێزەری نەبێت دادگا خۆی پارێزەری بۆ دابین دەکات ئێوە کەستان دەبنە پارێزەری ئەو ئەمن دەمە پارێزەری ئەو هەڵسن دادوەری بەڕێز خواتری دادوەرت بۆ نەرم بکە زۆر جوانە زۆر جوانە دەمێ بزانم چێ وای لەم شارە کردووە بەڕێوەبەڕی پۆلیس بەدەستی خۆم تەفلیشی دەکەم هەردوو تامەڕی لێ دەکەم و نانا دەزانی چی لێ دەکەم لە زیندان دەیڕزێنم دەبێ لە ناو زینداندا بیڕزێنم وای لێ بێ ببێتە عربانە هەر لۆ خۆی ببێتە عربانە زووبی بەنە دەرێ شەقەکی تێڵدەم فڕێ دەنە دەرێ دادگا تەوا بوو دۆسیەکە داخرا ئەی وەڵا وەی بابۆ ئەم فارێزەری باشم ببورن دوا کەوتم جوانە دڵنیان پەرێزەرەکەم نردوێتی سپاس کە هاتی من باشم ئازاد دەکرێم ئازاد دەکرێی هیچ مەکە ئەتو هەر ئەوەندە لێ ڕاوەستی منیش بە کێفی دڵی خۆم تەمەشات بکەم و بە بێز قسەیەکی زیادە من تۆ ئاشقی یەکترین ئای وا مەکە چی؟ تکایە دەزانم شتی ئەم زۆر بەسەر هاتۆ کاریگەریم زۆر لەسەر کچانەراوە شەڵەژاون زۆر بە خراپی ئای ئای داوای لێبردن دەکەم کاریگەریم هەبوو سێک وەچی برای زۆریش نە ئۆکەی دەچم قسە لەگەڵدا دوەر دەکەم کاری خۆت بکە گیانەکەم بەس یەک دەقە ئاگاداری خەڵکی ئێرە بە چاو پیسن بێگومان تێدەگەی خوا وای کە جوانم ئای خەمت نەبێ سەلاو جاسم سڵاو ساڵێ سەلاو کوڕینە سڵاو ساڵی ساڵە خۆت تۆ دەیناسی؟ داواکاری گەشتیە دەستگیرانی منە چی؟ گڵتێ بەبم ئەو بۆ جوانی من لێ دراوە دۆک ئەمڕۆ جوان دیاری چییە لایتەکانت گۆڕیوە؟ داواکاری چیە ساڵی؟ ئەوە هەلە با جادەکان چاکەتەوە پێویستمان پێێتی نا ئەمنەوانە دەناسم سیارەی چێبڕچێنە پێویستمان پێیان نییە ئێ باشە نەمدەوی سوا بکەم بەس تۆ ناچارم دەکەی هاوڵاتیانی خۆشەویست ئێوە مێژووی دەرینی شارەکەمان دەزانن قسەن خۆڕ ریدی تریس گوڵە گەشاوەکەی سەر ڕێگەی شەست و شەش باوکی هەموو ڕێگاکان، ئەرکی نیشتیمانیمانە، ڕێزگرتنی کۆچەرانی سەر ئەم ڕێگایەیە. کۆچەران کەلە کێن؟ گوێ پێ مەدە! بەڵام چۆن؟ لە ئێوە دەپرسم. ئەو کۆچبەرانە ئەگەر ڕێگەیەک نەبێ بە سەریدا بڕۆن، زەردە؟ تۆ دوکان دادەخەی؟ هەڕگیز! بەڵام هیچ کەسێک نایتەلات. بێگومان! ئەی هەوەر! دەمرم لە برسان فولە تۆ لە دوکان چکارەی گاز دەفرەشم ئەو ڕۆنیش دەفرەشم گوێ بگرن جەمعات باش گوێ بگرن پێم بڵێ فولە چی ڕوادات ئەگەر کەس نەگاتەلات دای دەخەم و ناچار دەبینێرە جێ بێڵین چیمان بەسەردێ ئەگەر فولە دای بخەوە ئەو شارە بەجێ بێڵێ کەواتە ئەی نابێت ئەوی جادەی تێکداوە چاکی بکاتەوە؟ تەنیا کەسێک لەتانە چاکی بکاتەوە حاجی سوورە هەسەخەت حاجی سوورە پازدە ساڵە ڕۆیشتووە حاجی مادەمۆ ڕاوستاوی ناچی بهێنیەوە ئەوەتا تاوانبارەکە لەبەر دەستانە کەواتە ئێستا چیتان دەوێت چونکە شارەکەمان شایانی چاککردنەوەیە بێدەنگ بن بەڕێزان دادگا حەزی بەشداربوان بە جێ دەهێنێ وای وای ئاوە هەرگیز داوەتت ناکەم باشە خەی شیرین دەتوانی باسی ببەی لای دەبڕە بابم واڵە باست پێ بلۆ خۆخانی دابێ باسی باسی چێ ئەمە باسیە باشترین مەکینەی قیرە لە جیهان فەرمانی خزمەتگوزاری گشتیمان بەسەر داوی ڕێگاکان هەموو چارەکەیەوە لەژێر چاودێری خۆم چی ئێوە زۆر شێتن. لەوانەیە کاتەکە گونجاو نەبێت، بەڵام ئەتۆ بەڕێ پارێزەرەکەم دەوێت سێ سەد هەزار دۆلارە. چی؟ ئێستا بە باسیت دەبەستمەوە و دەبێ بە هێواشی لێی خوڕی. دڵنیام ئەتۆ گاڵتە دەکەی. لێرە دەبێ دەست پێ بکەی و باژۆی هەتا ئەو شوێنە کە کۆتایی دێ. وای دەدەم وای نەنام وەی وەی وەی ئەی بابەوە چەندی پێدەچێ ئەگە باش باش ئیش بکەی پێنج ڕۆژ بە ساح پێنج ڕۆژ ئەمە دەبێستا بچمە کۆمپانیای مۆتۆرکۆ لە کالیفۆرنیا ئەمن لە جێگای جەنابەت باما هەر ئێستا دەستم پێ دەکرد تێکیان خا باشە گەورم بەبم دەبواە سەرەتا لە بێسەر ببەستمەوە پاشان کەلە چەکەشم کردبایە بای بای شێتەکەن بای بای باسی کالیفۆرنیا کالیفۆرنیا ئەوە هاتم ئادی ئای شەواڵی ئازادی وە پۆلیس سڵاو بەخێر بێی ئەو تایەرە بچی لێرن ئێرە لە پیس کردو ئەم پێویست ئەقەڵ حەویلە کردەمە سوورە بۆ نای سەیرێکی ئەو کوڕە جوانە بکەی دەزانی کاتی گەنجی گەنجێکی زۆر قۆز بووم بەڵام ئێستا باش نیم هەندێک جار سلندرم گەرم دەبێە بە هیچی سارد نەبتەوە دا ئەو دەویکە گەنج بووم سلندرەکانم گەرم نەدەبوون هەموو ڕۆژێکی یاکوش بەدای ئەو سیارە جانجانانەدا کاتم لۆخۆم قسەم لەگەڵ دەکردن و دەتوانم داوای هەندێکت ئاو لێ بکەم دەمەوێت خۆم پاک بکەمەوە بە ئاوەکەی تۆ بۆ خۆ شاردەوە بۆ خۆ تۆزە شارمونە ڕقشی لێتە چونکە بەسەر گوڵەکانی کەتی من نابێ وام لێ بێ ئەخە من سیارێکی زۆر گران بامە تۆت نەزانیوە لە چۆن سیارێکی بەرچێکی بەناوبانگم ئە تۆ سیارە بەناوبانگە چێ بڕکێکەی وڵی باڕونەکە بەڵێ من سیارێکە بەشم ئەی پێ دوای ئەمە جۆ درێژم بۆ سێرم کە وڵی بزمارە بە حەزێکە برجەیە زارە پێخۆشایە کەواتە دەزانێ من چیم کورم بروسکە بروسکە بەڵێ بەڵێ پێویستە بە هەموو دریا بڵم هەموو خەڵکی دریا بزانن واکە خۆشە خۆ تۆ سیارە فرارەکان ناسی نەنەنەنەنە ئەوە لە چێ بەشە ئەوروپەکانن من لە جاوی پستۆنم چێ من بەس حەزم لە فەرڕیە بەس معقولە ئەوە چی دەبینم مشتری مشتری مشتری وەرن مشتری باشە گوێ بگرن ئەوە چی ئەمە زۆر گرنگە کەس سەردانی نەکردوین هەمووتان وەرنە پێشوازی دەشزانن چی دەڵێن وەرن دەی خێرا وەرن خێرا ئەوە دەبێ هیچ فلکەیەکی ڕێگای خێرا نابینن جارەکەم غەمت نەبی من دەزانم لە چۆی بەڵێ لە دەریای ڕەشین جارەکەم تکایە سلاو بەخێر بن بۆ شارەکەمان شازترین شار بۆ خزمەتگوزاری مێوانان بەبێ سنوور ئێمە لە خزمەتداین ئێمە پێویستمان بە هیچ نیە زۆر سپاس گیانەکەم دە لێی بپرسە ڕێگای خێرا لە کوێیە پێویست ناکە لە هیچ کەس پرسین گیانەکە من دەزانم لە لە کوێیە گەشتەکەی ڕابردووشمان هەمان کاری کرد بۆ چەند ڕۆژێک بوون بووین لە کەسی نەپرسی ڕێگا لە کوێ جارەکەم ئەم جارە زانم بۆ چۆ دەچم خوا بە خێر بێ دەتانەوێ بەنزینی دەستکردی من تاقی بکەنەوە نا پێویستمان بە هیچ نیە نا ئێمە بەس دەمانەوێ بچینە سەر ڕێگای بەکەر بە سەرەکی خەپە فەرموو با بڕێم بۆ دوکانەکەم هەموو پارچەیەک یەدەگمان هەیە ئەو لەگە یەک جانا کەرەگە پارچە گرنتی یەدەگ جارەکەم هەموو شتێکمان هەیە من باشترین ئۆتەل لەگەڵ نەخشەم هەیە خواردنی بەیانیان بە خۆڕاییە زەیتی یابانی و گریسی ئەڵمانی. جیانە نەخشەی هەیە. پێویستمان بە نەخشەی نییە. من جی پی ئێسی ماکی دەستکردم هەیە سپاس. حەز دەکەن شتێک بخۆنەوە لە کافێتیریای فولە پشوو بدەن باشترین بەنزینی سەر ڕێگای شەست و نا تازە شەش. فولمان کردووە. پێویستمان بە تایە نییە تایەی چاکمان هەیە باشترین تایە لە جۆری باشترین تایە تایە بایە. دەمانەوەی ڕێگای سەرەکی بدۆزینەوە بێگومان پێویستیتان بە من هەیە هەموو شتێکتان بۆ دابین دەکەم هەرچی بتانەوێ هەواشترین ئاگرتان بۆ دەنەخشێنم کە لە ئێسکە دی ئێسکەکە یعنی ژاگری زەرتان بۆ دەنەخشێنم ئەو جانەکەم سیرکە ڕەنگاڵە کاکە پێویستمان بە شتێک نییە ئێمە دەبی بڕۆین باشە ئۆ ئەوە تەنها بۆ یادگارێکی بچووکە سەردانمان بکەنەوە باشە دەزانن لەکوێن بە هاوڕێکانتان بڵێن ئێ بێگومان پێیان دەڵێن زۆر سپاس جەماعەت بای بای ڕاستە ڕاستە ڕاستم دەزانام ڕێگای سەرەکی لەکوێ بەڕاستی تا جوانەکەم نا ئا باڵێ دڵنیاش نیم، بەس گوێ بگرن من بروسکم پاڵەوانی کێبەرکێی بەناوبانگ بە زۆریش لێرە زیندانیان کردوومە، بڕۆم بە بەڕێوەبەری کارەکانم بڵێم بێ ڕزگارم بکا بچم باتی کالیفۆرنیا تا کاسی پستۆم ببەمەوە، تێمگەیشتن؟ نانانانانا ئەوەی پێم وتن هەمووی ڕاستیە تکاتان لێ دەکەم یارمەتیم بدەن یارمەتی بدەن لێرە جەمێڵ لێرە شارشێتانە کورەوەەرەوە بە جەمێڵ خەریکۆکوانم لێ دێ هاوار و داد و بێدالا باشە خەم مەخۆن زانیان ئێمە لە کوێین بە هاوڕێکانیشیان نەڵێن دەشبینن. فەرموون ئێوە و دوایین هەواڵ سەبارەت بە بروسک. هێشتا بروسک بێ سەروشوێنە، دوای ئەوەی دوێنێ تان گەیشتە کالیفۆرنیا، ئەمڕۆ یەکەم ئۆتۆمبیل بوو بە حەلەبەی پێشبڕکێ تێپەڕی. ڕاستە، شتێکی زۆر خۆشە بەر لە هەموو کێبەرکێکارەکان بگەمە ئێرە، یانی ئامادەم ڕووبەڕوویان ببمەوە. ڕوخساری نوێیەک بۆ تۆرکۆ پاشا پاڵەوانی جیهانی بەڕێز تانگ تیشکسان هێکس ئەستێرەی بەناوبانجی هۆلیود پسک تامە دڵ پسی تاڵە جاسم دەبێ بهی سەولاولا هەتا کۆتایی ڕێگەکە قیرتا و کەمەوە ڕاستە دروستە واڵێ زۆک ڕێگا قسەیە کرد باشە پێشم بەردە ڕێگەیەکم لە بەردەمە دەبێ قیرتاوی بکەم تەوای کرد تەواو خۆت کەر مەکە تەوا قیرتاوم کرد بەس بڵێ سپاس بە نیژێک سەر دەڕۆم خێرتان دەگاتێ منەکەم کەسم بە ساڵێکەکەدا دەڕۆم سەرسڕهێنەرە شارەکەتانم زۆر جوان کرد. بەڕاستی تا مادام چێبڕچێ وەرە با باژۆین لەگەڵ ئەمن چی؟ من و چۆ ئەوە نوکتەیە ئەگەر برتەوە من قرتاوی دەکەم ئەگەر منیش برتمەوە بەدڵی من دەبێ باشە؟ دووکەوە چی دەڵی تۆ؟ نامەوێ بێ دەبی بکەم بەڵام ئەتۆ لە سفر بۆ سە کیلومترسیان کاتت دەوێ سی ساڵ؟ جوانە ئەی ئەتۆ خەمی چتەها؟ وەڵا ڕاستەکەی باپیرە بیرۆکەیەکی جوانە دەی باشێ بەرچێ بکەین بەڕێزان کێبرکێکە تەنیا یەک خولە دەچێت لای ئەو گرگا و بە دەوری دەخولێنەوە و دەگەڕێنەوە بێ تەڵەکە بازی بێ فێڵ و فرتا بێ نوکە دامی بێشکانەوە سەریەک بێ پاشە قولدان هەر کەسە و لەسەر هێڵی خۆی دەڕوا بەڕێزان خۆتان ئامادە بکەن بیرۆکێکی شاز بوو دۆک ئاوا ڕێگە قیرتاو ناکرێت دک دەبڕۆ خێراکە ئای هاوار ئەوانە زۆر بە پەلەن ئەوەی لەسەر سەبرانە لەسەر خێرانە وەرە ژەنگاوی لەوانەیە کارم پێت بێ لەسەر چۆ سیمەکەت ئامادەیە ئاچۆن ئازا ئەوەدایە بۆ ئۆو لەوانەیە پێویستمان پێ بێ. هەی تۆ سوکی وەک پاڕ یان گەورەی وەکو ترێلا ئەوە ئەوە ڕۆژێکی دیکەش لە ڕۆژە ناخۆشەکانی ژیانم هەرگیز ڕزگارم نابێ کورە دوو پێک بەزی لێ نادێ ناسپاس کورە هەر فڕەچی بخۆوە ئەو کامە ناو خۆشە ئەو هەرکە ئەو کار دەکات من تینوم دەبێت کەس هەیە شتێک بخاتەوە سوازت دەکەم فۆلە ڕاستەکەی لەسەر سیستەمی ڕێژیم داڕۆم ئەمن سیارەی هادرۆ ئۆتۆماتیکی زۆر پێچکاوتوم دەبێ خۆم بپارێزم ئەی هاوار قڕم بەسەری لەو پەڕی دڵخۆشی بوو باشە گاڵتەم پێ دەکەنا زۆر باشە تووشی بووم ئەو هەوایەم بە دڵە وابزانم بیرۆکەیەکی باش نەبوو ئەخە بڵە مەچیرێن نەبوو بڵە پستۆرن نەبوو بڵە تا نەبوو چەند لێرەدا بۆی هاوارم بۆ تووشێرە بۆ بەها ئەوە بێواز ئەم. واو وەرە سیرکن ئەو ڕێگە نوێ جوانەی ئەو تازە بروسگارە قیرتاو کردووە وای شتێکی زۆر شازە خوداز خۆم شەمشەمە چۆرە چەندین ساڵەوە لە زەوی نزیکم نەبینیوی منیش چەندین ساڵە جاتەمان نەبینیوە. دەی با پیاسە بکەین جوانێ. ئێش ئێوەش. ئەی گیان زۆر جوانە دەخزیە وەک ماسی لەری ئاویدا ئەیرۆ بەیرە وەرە لای بەڵام ئێرە زۆر جوانە چۆن لوس و خۆشە. ئەوە بۆوە دەکەڕ زلی بابە ئیشمان نیە پێکاری ئەی بەعەبە بەڕاستی ئیشێکی جوانی کردووە ئەدی ئەدی ئەلان لە شوێە ئەلان دەبێت لە شۆ بێت دەیهەوێ دیسان لە دەستت ڕابکە کاکە؟ نا نا قیرەکەی شەوی لێ تەواو بووە ڕوخسەتی لێ وەرگتم بێتە ئێرە حەقی خۆیەتی بێتەوە ئەو شوێنەی کێبڕکەکەی لێ دۆڕاندووە ئاو جوانە هەمیشە لە مەکتەب دەرەجەی باشم دێناوە ئەرێ دەڵێم بۆ ناچی چارەگە ڕۆنێک هەڵاوێ تا حەسەیەوە بڕێک ئا سوپاس دۆک بەڕاستی هەستم دەکرد پێویستم بە کەمێک ڕۆنە کوڕانانۆی ئەوە قێڕ نیە خۆڵە لێم گەرێت چ دەوێ گاڵتەم پێ دەکەی؟ نابێت چوار پەل بچەقی ئەگا ڕێگاکە لوس بێ دەخلیسکەی دەبێ ستۆپێکی گچکە بگری دوایە بەنزینی بدەی و بەخشەی ئێرە دەڵێ چی بابە ئەتو قازی دوکتری شارەزای چێبەرچێ ئەمن لە بۆ تومە ئەتۆ لە بۆ چێتە ها ئاوە بڕۆی دوو ساڵی دیکە تێدا دەچ. بەڵێ ڕاست دەکەی قسە کات هەمووی ڕاستە دوو ساڵی دیکە ئاو بڕۆ ئەمە تێدا چوە سپاس دەزانی چیە نا سپاس نا قسەکەیان هەمووی بادی هێوای بە قسە بکەم تێدا دەچم پیرە پیاوی نەخێندەواری خەرفاو ئەو مشکە چەمەند توێت هایلەوە ئای شینە چەند کاری جوانە زۆر جوانە ببورن جاسم دەمەوێت ئەو شەو چاودێری زیندانیەکە بکەی لەسەر چاو یەک لە قراوەسە ئەگەر هەویستی هەڵی لێرە چی لە بکەوەسە تا بەنزین کاو دەبێ سەری خەو بهێنەوە ئێرە بەس چاو لێ بێ ها لەسەر چاو گەورە ئەمن لێرە و ڕێگایان نەفرەتی بە قڕژیراوە چاک دەکەمەوە تانکیشگری بەس لەگەڵ مۆتۆرکۆ دەکە مۆتۆر کۆی من وای وای وای وای وای چیە دەستم لێ دەدا پانچەڕچیەکی شاز تایەکانە چاک دەقالدەوە کاری زۆر کردووە خۆشلکە باش خزمەتم دەکەی هەرچەند فراریش نیت چوار تایەت بۆ دەگۆڕین یەکێک بە بەلاش دەبێت سەیر کێم تاکان بەلاش دەگۆڕم هەمویان وڵی تۆ زۆر حەندیکە و منسیکای وەرە بەعبا لاچوو بۆچی وەرە بابچی تاکارت بۆ بگۆڕین دوو دارت بە بەلاش دەبێ زۆر زانە بۆ خۆت هەمووی بۆ خۆت نا ئاوا دابێ دوو دارت بە بەلاش دەدەێت جوە بگرە ئەوە دوایی قسەمە تۆ یەکتایە بکڕە ئەمە سێدانەتایەت بە بەلاش دەدەی نەگا ئەگەر حەزل لێ بوو وەرە ماڵەکەم پێ دەزانی نا دوکانەکە هەڵەیەکت لەبیر کرد دەزانی کێ دەشۆی برشێنە برشێنە سپاس سورە ئەرە بۆ وات کرد دەتەوێت لە ئۆتێل پێنج ئەستێر بمێنیتەوە گەر بتەوێت دەبێت پاک بیت چونکە لە شارەکەی ئێمە وسول هەیە تێن ئاگەم هیچ نییە دەمی سوپاسی خیرتاوکردن ڕێگەکەت بکەم حەزم دەکرد داوەتت بکەم لای من بیت نانا لەگەڵ من بەس لەوێ نا نا لەگەڵ من نا لەوێ بۆ خۆت لە ژوورێکی خۆش منیش لە ژوورێکی تر بە تەنها ئاوا زۆر باش ئەتۆ زۆر مێهرەبانی گوڵە گیان بارحە لەگەر حەزەکەی هەر لە زیندان وی قەیناکە بە دڵی خۆت من ویسم چاکەیەک قەیناکە قەیناکە ئەو ژوورێ تۆ دڵم دەوێ تازە نێو کردوێتەوە باڵێ بیرۆکێکی زۆر باشە ئۆتێل لە ناوی ئیشارەتی مرور ئەوە سیارە هەردەم هەوڵدەدا لێ دوور بیت ئێستا جەچین لە ناوی دەخەوین بیرۆکێکی باشە هەموو ئەوانش دەزانی وانە؟ ئیشارەتی ژمارەیەک گەر حەز دەکەی ئەوە چێ ئەو شتە جوانی دوایشت زۆر لە خوارێ ئەوە تەنها سەیرت کرد وای من جێ دێڵم دەڕۆم من دەڕۆم. خۆشیر بەڕاستیا ئەو کچێ هەرم زۆر جوانە هەر زۆر زۆریش بە جاگوار دەچیە بەڵامە تۆ ئێستا کاتی ئەوەم نەبووە هەندە قسەی لەگەڵ لا بکەم وڵایە تۆ خەرفاوی جوێل پە ناە خفاو ئەو شوشتێکی زۆر خۆشم پێشک دەبچین بیکەین دڵما زۆر خۆش دەکە نەخێ بێ تۆ کەرۆشی دەبێ کارەکەم زوتەوەکەم دەبێ بەو زوانە لێرە بڕۆم ئازۆ کافە خۆتە تۆ هەر نازای لەسەر خۆر بڕۆی بەهەرحاڵ کەیفی خۆت تۆم دەزانی زۆر زیرە ئارام بە جاسمی فەرخەکەورێک دەزانین لەگەڵ چێ قسە دەکەی ئەمە بروسکم بروسک هەموو کارەکەم لە دەست دێ ئەم جاسم ناتوانم وا بکەم نا بەبام دڵمان خۆش دەبێ پێم وادە تەلەکتەرانە ماندوو بن واز بێنە کۆرەبەوە دەتۆرسنەکی وەڵای وەکی پیکا بلێ ڕات دەکرد بەڵێ دڵنیا بە وایە ژانە دەبمەوە لە زیندان بۆ خۆ بخەوە لە ڕاستیدا سالی داوەتی کردم لە وتێل بمێنمەوە والله بە باختی زۆرش بە باختی بەرە بەوە ژێرەوە کەرە پێ گاڵتەم پێ کردی ئەتووە گاڵتە دەکەیت ئەو حەزی هەر لە من نییە ئەمنی شەرکەیفم پێینە وڵا ڕاست ناکەی با خەبەر بێمەوە ئەمە باشترین شۆفێری باگاباگم سێر کە جارەکەم تەمەشا بزان لە چۆن دەکەم ئێستا کلەوە چ دەکەی جاسم جاسم جاسم لەسەر خۆ جاسم Ha ha ha! چۆن وات کرد کرد باوێنەکانم توانت بۆ بێنم ئەگەر حەزەکە فێر دەکەم باشە لەوانەیە لە کێبەرچەیەک بە کەڵکم بێ باشە ئەو کێبەرچێ بۆ ئەوەندە لە لات گرنگە بە بام ئەوە کێبەرچێکی ئاسایی نیە ئەوە کێبەرچێ جامی پیستۆنە هەموو ژیانم خەونم پێوە بینیەوە یەکەم سیارەی تەمە بچووکی سەرکەوتی دەوم لە هەموو مێژوودا کە بەدەستیشی بێنم کۆمپانیای گەورە سپۆنسەریم دەکەن کاتێک سپۆنسەریشم کەن دەبمە ڕێکلاوی کۆپتەر نەکرێن بریسکێدارکردنی کۆنە سیارەکان و شتی دیکە ئەوجا کۆنە سیارە ئایبان چیە تەمەشام کە مەبەسمە تۆ نێ جاسم مەبەسم کۆنێ دیکە تێدەگەی مەبەسمە تۆ نیە خۆشم دەوێت تاوا جۆشم وادە دەزانی چی دەکرێت سواری کۆپتەرێکم کەی باسیت کرد ئەمن هەموو تامانم حەزم کردو سواری فڕۆکەیەکی هەلیکۆپتەر ببم کە ڤاسیان داکای بەبا دەکرێت دڵنیابە دەکرێت بەڕاستی بەڵێ ئەوەی حەز لێت نەمزانی برادەرایەتەکەمان لەجگای خۆی بوو لە چی تۆ خۆشەویشترین هاوڕێمی ئای کە چەند خۆشە قیرچی داوای لەوردن دەکەم ترساندمت دەبواگە دەرم کەەوە خۆم ترسان کە تۆم ترسان وا زۆرش نەترسام دڵێ بەڵگەوەی بڵێ گەم لە بۆ قسەت لەگەڵ جاسم دەکرد بەڵێ دەمێک لەوە پێش بوو تۆ جۆ لە شتێک بوو قسە لەبارەی فڕۆکەی هەلیکۆپتر بەڵێ ئا زۆر حەزی لە سواربوونی فڕۆکەیە بەڵێنت پێداوە چی؟ سواری فڕکەی بکەی ئا چێ دەزانێ هەموو شت بە کاتی خۆی دەبێ هەرکە لێ ڕۆیشتم و چوو بە شێوەرچە لە بیرم دەچێتەوە یانی زۆر پێت سەرسامم ئەو جا چیە لە دڵتەوە وا دەڵێ چی؟ یانی مەبەست چێ ینی ینی ئا ئەوجە چیە یا ئەوجە چیە؟ سیرکە ئە من زۆر مادوومە ڕۆژێکی زۆر ناخۆشمە بوو ئا ئەوجە چیە؟ شەوشاد دەزانی چیە زۆر سپاس وتت چی؟ وتم سپاس بۆ ئەو میوانداریت باش بوو لە زیندانە مامەوە ئەو ئیشارەتانە هی تازە نوێکراوێتەوە ڕاستە؟ بڵێ شەشات شەوچات ئەرێ دەتوانێ ئەو تۆ شوشە بکشێنەوە کوڕەوە بۆ سیقا کلاسێکی هەزارگەم ڕازی بگرە نا هەر دەبێ لێرە بڕۆم ئەرێ کەس کاشی پۆلیسی نەبینیوە ها ها ئەوە لێرە چ دەکەیە تۆ ها زۆزت بینیوم سەرکەستور ئەو بەشە بەنزینانی ڕۆژانە دەمکەوێ ئەو ئەوم دەوێت لە کاشی پۆلیس بڕۆ لای فولە لەوێ چارەی بکە ئەرێ مامە جانە من سێ ڕۆژە دەبێ لێرە بڕۆم ناڵم بڕۆم ون بە ڕەداگران Yeah. ئەوە چیە دۆک گەرازەکە تارێ مشیەوەوە ئەوە چی ئەوەی تۆ زۆر بەتوانای وتم لای فولە چاوەڕێ بکە بڕۆ دایک باشە باشە چۆن لە سەرتاوە نەمزانی بوو تۆ زۆر بەتوانێت کەس وەک تۆ لە یەک وەرزدا هەموو جامەکەی بەدەست نهێناوە قسەم بۆ بکە دەمەوێت سۆ لە خیبرەکانت وەرگرم تکا لێ دەکە بە قوربان بم. ویستم یارمەتیت دەم تۆ سێجار پاڵەوانی بەدەست هێناوە سێری جامەکان بکە ئەتۆ سەیریان کە ئەمن زۆرم سیر کردوون وەڕاز بووم برۆ بۆ خۆ دەرە و زۆ بکە زەردەتان بینیوە کوڕینە چەند شازە تازە ڕەنگم گەڕیوە زۆر جانە ئەوە هات باوە ناکرێت جۆ بکرێت ئێوە دەزان دوو پاڵوانی جامێکی زۆر بەناومانگە پێمەکەن بابە پێمەکەن وەڵا بەڕاستەوە کابرای زۆر بتوانێت پاڵەوان پاڵەوان پاڵەوان نەمبینیوە لە سی کیلومەتر زیاتر بڕوات تۆ هەرگیز بینیوتە کێ بەرکێ بکات نە دەبا بە خۆتان بیبینن ئەمە دەڵم سێ جامی پستۆنی هەیە سێ جا پستۆن لەو لۆ بەمە پستۆنی هەیە دەچێ کاری بەرخۆر مشکی تێکدا ڕاستەکەی ڕەنجشی تۆزێک سوور وە وەڵا پیاویشی بە نیمچە بۆیەکەک هەیە ڕاستە تۆزە ڕەنگ گۆڕاوە دەڵێم غەس لە کشی نەکەین چیە ئەوە چی دەکەی تۆ مەترسە گەورم تۆ متمانەت بە من هێوانە بێگومان متمانەمان بە تۆ هەیە بەڵام متمانە بەو نییە من گەرنتی دەکەم وەرە پیاسەیەک بکەین پیاسە؟ بەڵێ پیاسە بۆ سارەکانی کێبڕکێ هەرگیز پیاسە ناکەن؟ نە نە پیاسە ناکەین هەی کوڕی جوان دێ یان نا مەلەوام زانی ڕادەکە باوەر دەکەی کوڕی باش پێوابوو دک پاڵەوانە سەیرکە باسەکە زۆر ئاسانە من پارێزەر بووم لە پایتەخت لوت بەرز و بەناوبانگ ئەو پارێزەر وەڵا جوانە دەوڵەمەندیش بووی چی؟ هەرمان مەزاندەیەکم کرد بەڵێ باشە ژیان وا بوو شتێکە پێ بڵێم هەرگیز من دڵخۆش نەبوومە بڕە مەبەستم بەڕاستیتە بەڵێ بەڕاستی پایتەختم بەجێ هێشت ڕۆیشتم و ڕۆیشتم لە کۆتاییدا لێرە بەکەم کەوت دۆک چاکی کردمەوە فۆ لە بەنزینی دامێ لە ڕاستیدا هەموویان لەو ڕۆژەوە من لێرەم ئاه دەزانم ئەمە تێ دەگەم پێویستی بە جیابوونەوە هەبوو تۆزە پشودان و شانکردنەوەی پاترەکان بەڵام دوایی نەگەڕایەوە وانەیە دروستە؟ تووشی خۆشەویستی بووم وەڵا بەڵێ سپۆرت بوو نەخێر تووشی خۆشەویستی ئەوە بوو وای ئەو دیمەنە جوانێ کەس ئەوزگا جوانە پێ نازانێ وایە؟ بەس کاتی خۆی وانە بوو. بەڕە؟ بەڵێ بەر لە چل سال ئەو ڕێگە خێرا نوێیان بنیات نەنابوو بەرە؟ بەڵێ ئەو کات سارەکان بە شێوەی زۆر جیاواز شوێنەکانیان بێکەوە دەبەستەوە مەبەستت چیە؟ ڕێگە کۆنەکە وا زەوی خەڵکەکەی جیان نەدەکردەوە وەک دەماری زەوی بوو تێم دەگەی دەڕۆی دادەبەزی دەسوڕایەوە بەیانی باش خۆزگە و دەمە ئێرە پرشکۆ بوو هاتمان بمدیت پایە نازانی چەند خەونم بەوە بینیوە بەس ڕۆژێک دێ ڕێگەیەک دەدۆزینەوە تا وەک جارانی لێبێتەوە دەزانیت چێ زۆر سوپاس بۆ پیاسەکەت زۆر خۆش بوو خۆشە ماوە ناماوە پشوویەک بدەی ها شایانی نییە وەرە وەرە ئەگەر کەسێک لێ پرسی بڵە سندوقەکانمان دەستکان پێکەوە باشە چی؟ ئەی کورە ئەتۆ ئەو تایانە مەخۆ تایە پەنسەرەکان بخۆ دەی جاسم هەست بزانم ئەو تەلەکەرە بێکەڵکانە لە کێوە هاتوون سێرکە ئەوە ڕێکرد ئەوە تا ڕێکرد ئەمن دەهێنەوە واو واللە لێرە کەری بۆ کوێ دەچی دوو گراوەستە دوو گراوەستە ڕاوەستە دووک بەڕاستی شۆفیری مەڕیە تۆ باشە بڕۆ سەر کاری خۆت. گوێ بگرە کوڕە تو لیاقەت فولە. من دەڵێم بڕۆ. من سەیارەیەکی بەرچم تۆش اه، ڕاستە مۆدێلی کۆنی بەس ئێمە وەکو یەکین هیچ وەک یەک نین تێگەیشتی لە خۆت هەڵدەی ئەستا. چۆن سەیارەیەکی وەکو تو لە تڕۆپکی سەرکەوتن پاشەکشە دەکا پێت وایە من وازم هێناوە؟ ڕووداوی 1954 ئەوان هەمویان خیانەتیان لێم کرد کاتێ وەرگەڕام و چاک بوومەوە و هەمزانی هەموو دڵخۆش دەبن دەزانی چیان پێوتم لە دەستت چوو گرنگیان بە کەسێکی نوێدا هێشتا لە ترۆپکی توانادا بووم هەلم بۆ نەڕەخسابی سلمێنم بۆیە خەڵاتەکانیشم فڕێداوەتە ئەو گۆشە و تازە بیریان لێ ناکەمەوە هەرگیز بیرم نەدەکردەوە کە ژیانی چێبڕچێتی ئەوەی بەدواوە بێ باوەڕکە دووگ من وەکو ئەوان نیمە بە من دەڵێ من لەوان نیم تۆ دوایین جار گرنگت بە شتێکدا کە لە بەرژەوەندی خۆتدا نەبێ یەکجار پێم بڵێ من لە قسەکانی خۆم پەشیمان دەبمەوە منیش هەروام وت خەڵکان یێرە هەمویان باشن دڵیان لەسەر دڵی یەکە کەسێکیان ناوێ ئازاریان پێبگەیەنێ و قسەی قۆپکە وەکو تۆ دووک هیچ کەس لە خەڵکی ئێرە نازانە ڕابردووی تۆ چ بووە چێ لە ئێمە گرنگی بەخۆی نێداوە ها ڕێگاکە چاککە و لە خۆت هەڵدا ئەی هاوار ئە فرمێسکانە چێن ئەمە فرمێسکی خۆشیە تەواوی تر لە بۆڵە بۆڵی ڕۆژانێ ڕزگارم بووە دڵخۆشم ڕۆشتۆ نایبینمەوە. ئەو بووە دڵتەنگ بوو لەبەر ڕۆیشتنی بروسک دڵ تەنگە، دەچێتە کێبەرکێی تا جامی پستۆن بەدەست بهێنێ و ئەوەی کە هەموو ژیانی خەونی پێوە بینیوە کۆمپانیایەکی بەناوبانگ سپۆنسەری بکا و فرۆکەی هەلیکۆپتەر سوار بێ، ئەوە تۆیە چیەکەی کوڕم کێبڕکێکەت لێ دەڕوا گوێما دێڕگاکەت پیشان دەدەم و بۆشت قەرەبوو دەکەمەوە سپاس جەنابی پۆلیس بەس ئەمن نابێ ئێستا بڕۆم دەبێ بۆ نابێت دڵنیا نیم کە ئەو تایەیە بەم گەێنێتە کالیفۆرنیە چی؟ دەمەوێ زەردە بکاتە چوار تای لێ بکڕم چوار دەرە چوار دارە تایە سپاس کاکە بڕوسک سپاس سیاوە هەموو جوانە چوار ساڵە تایە بنە فرۆشتووە ئەمڕۆ خۆشترین ڕۆژی ژیانمە ناتوانم بە حیاتەوە دەخۆش حاڵ دەبووم دەی زەردە باشتری تای سادەم بدەیە کە هاتە نانانانانانە کاکی خۆ زەردە دەزانێت چیت بەویستە تایەی تا تایەی سادەیی ڕەش بە کەڵک نایە تایە ئەلەو جۆرە تایانە میبینن و باوەڕ بکەن باشترین جۆری تایە وەرە ناڵگرن و ئاڵ بشێڕن باشە بە بەدڵی تۆ بێ ئەها سوپەکانیش لە بیرمەکە بەسەر چاو بیجۆ بڵێرم واو ئەو بەنزینەوەگانیە زۆر بەتامە بۆچیە تا ئێستا لەم بیست بوو هەیە گورە بەهۆش وەرەوە پیاو کۆمپانیەکانی پترۆل کۆنتترۆلی حکوومەتیان کردووە تەنها درۆ دەرەسەمان بۆ دەکەن ئۆکەی جلی کارێکم بدەیە ئەوە هات دەی خێرە خەتەنە سەردەن بەخێر بێن سپاس ئەو چی بووە؟ سیارەکان خاتونەکان بە قاتەنۆیەکەیەوە بەڕێز بروس کات بۆ ئێرە ئاو پێت چۆنە مۆرە فەندی زۆر جوانی کردومە ڕاستی دەوێت شازی زۆر شازی ئێستا لە کالیفۆرنیادەوە شەیتەوە باوەڕ ناکرێ بەم شێوەیە یارمەتی هەموو خەڵکی شارەکەت دا ئا کەمێک ڕاست دەکەی هێ ئەرێ چێ دەڵێ تاریک دادیێ چی ئەوە چیت گوت دووبارەی دەکەمەوە چێ دنیا تاریک دادیێ دە باش ئێستا من دەبێت چی بکەم Life could be a dream. پیاسەیەک بکەین باشە سپاس جانەکەم با بڕۆین بۆ کوێ لە بیرم ناچێت کە یەکەم جار ڕەحمەتی داوای لێکردم پیاسە بکەین سالی حەزەکە پیاسەیەک بکەین بێگومان جاسم دووبارە لی پرسیمەوە وتم نا دیسانش لی پرسیمەوە هەروتم نا هەر بەردەوام بوو زۆری ئاز دەکرد لەگەر ئەوەی دووپستن بوو ئاخری گوتم باشە. ڕاستە ئەوەی دەیبینم؟ نازانم فولە هەستی خۆم نازانم بەس ئێستا دەزانم هەست بەچی دەکەم دەزانم لێرە نا لەودا مشتری؟ مشترین برادەران زۆریشن دەزانین چی دەکەن وەک پێکهاتین سالی سالی برسک بە ژار لێدان بیستۆن دەکەی تکا پێما بڵێ سالی سالی کورە خۆتان لادەن ڕێگا چۆن بکەن براکەم سپاس بۆ خوا ئەوە تومای ماکس ئەوە تومای من چاوەکانم باوەڕ ناکەن بیننی لایەتەکانم ڕووناک دەکاتەوە ببوورە لێم کەوتی بەخوا بەخوا شەرمەزارم زۆر زۆر زۆر ماکس بڕواناکەمە تۆ لێرەی ئەرێ کا باشترین سارەی جیهان لە کوێە ئەوە خەلیلە بەڵێ لە دواوەیە تۆزە شەرم و حیاتان هەبێ کورە دێڵە ئەوە بە زۆری دەردەچم دێڵە خەلیل خەلیل خەلیل ئەوەتەم لەسەر خەتم باشی مە ئەسەرەکەم لە ئاسماوەن ببوو ئیتر دەبێت چۆن بم خەلیل بۆتی ڕوون دەکەمەوە زۆریش باشم ناوە لەسەر هەموو زمانێکە رادیۆ تەلەڤزۆن ڕۆژنامەکان ڕیکلامی بەلاشیش زۆر زۆر پێویستمان پێ بوو ئەرێ باشە تۆ لە کوێی ئامێری ڕادارە کەشت لە کار کەوتووە بۆیە بە ئاسانی تۆمان پێ نەدۆزرایەوە من لە شارێکی بچووکم بە ناوی ڕادیاتۆر لەسەر ڕێگای 66 چۆلیش نییە ها زۆر جوانە کاتی یاری کۆتایی هات دنیات بەسەر وێران دەکەن مۆتۆرکۆ ئەستێرەی نوێی نییە دەبێت لەگەڵ چێگرێ بەس بکەن تانک باشە سەیری ئەو شاشە پلازمای سەر سەرت بکە گەوارمان پیشان بدە گەوارمان دەوێت گەوارمان دەوێت گەوارمان دەوێت ئەوە چی لە سەی من دەکاتەوە پێویستە هەرێ سەفۆری بگەێت کالیفۆرنیا مۆتۆر کۆش دەبیر کە تێم گەیشتی لەگەڵ تۆمە یەک دە خراوەستێ ستا دێمەوە خەلی نە نە نە نە بۆستا بۆچێ دەچی سەرکەوە کوڕی باش جێ بگرە سیارێکی گەورەتر دەوێ سالی جیان ئەمن دەمەوێ سێرکی حەز دەکەم سپاس سپاس بۆ هەموو شتێک ئەوە تەنها ڕگایەک بوو کە نا لە ڕێگایەک زیاتر بوو جارێکە مەمە دەبی بڕۆی خەلیل مێشتی لەدەست داوە کورار دەبێ ئێستا بێ دەنا وڵی هێر بکەن ماکس پێی بڵێ پێویستە بڕۆ دەزانم بەس ئاگات لە خۆت بە لە کالیفۆرنیا بە هیوام ئەوەی دەتەوێت بەدەستی بێنی سالی سالی دای پێمامە لە بروسێک تا ئێستا لە کوێ بووی دای وەڵاممان بدەوە دەی جانەکەم خێرا بەسەرکەوە تەواو. دەی با بڕۆین تۆ ئەستێرەیەکی بەناوبانگی تۆ ئەستێرەی ئەستێرەکانی شوێنی تۆ ئەم شارە نییە. ڕاستە ڕاستە ڕاستە ڕاستە زەبار برسێک بۆ ترە لێ دەڕوا تۆ تۆ دۆکستۆنی؟ بەڵێ. سوپاس بۆ ئاگادارکردنەوەت. تۆ پێ دوتن؟ ئاوا بۆ هەمووان باشترە. بۆ هەمووان باشترە سلااوان لێبێ هەوادارانی چێبرچێ کە گرنگترین ڕووداوی ئەم ساڵمانە جەنگێکی سیانە لە سەررجامی پستۆن وای بابە هاندەران زیاتر لە 200 هزار سیاران بلیتیش نرخەکەی زۆر بەرز بۆتەوە هەرچی تەبریدی دەبێ قڕی بەسەری لەو گەرمایی. پاشا و تانک و بروسک چێبرچێ لەسەر چێبرچێ دوو سەد خول دەکەن. بەڕازی باش لێکت پێ بڵم ئەو ڕەبسمێ زەزانم بە بەزیدا و هێشتا قرچە قرچی دێ بەس بەوە دەهاتوم ئەو سارانە ببینم چەندە جوان و قەشەنگن. لە ڕاستیدا ژیان لە شاردا بە تەواوی وەستاوە بۆ سەیرکردنی ئەم یارییە. شارەزایان ناویان لێناوە چێبرچێی سەدا. ئەمە دوایین چێبرچێتە. ئیتر من شوێنی تۆ دەگرمەوە. سپاس گیانە بە ئومێدی خوا. جانە ئاگاداری خۆت بە باشە. خەومت نەبێ. هەواڵی کەشناسیتان دەوێ؟ ئەوەش هەواڵی کەشناسی. زریانێکی بە گەوارە بەڕێوەیە. لەگەڵم بڕۆنەوە. کوچیک و کوچک و کوچیک و کوچک کوچک کوچکە. بۆ کوێ دەچی؟ تۆ دەبێ بلیتی چوونە ژوورەوەت پێ بێت. یەکە ئەوێ مشکلەیە خۆ بروسک دەمناسێ. ئەرێ چۆنن؟ ئەمڕۆ ڕۆژێکی خۆشە بۆ کێبڕکێ ئەرێ وانیە؟ ڕاست دەکەی بەڕێز لووتبەرز. ئەی تۆ چۆنی کاک فەریک؟ خەریک وای بابا ئەوش نام دەزانێ وای بابا وای بابا وای وای وای باشە دەست پێ دەکەین ورد دەبمەوە خێرا دەبم من ڕۆکێتم بردنەوە یەکێک دەباتەوە دوانیش دەدۆڕێنن خێرایی خێرا دەبم خێراتر خێرا ئێمە لە یەک خێزانی هەروەها سوورەشین بەراست ئەوە خزمین. شکر هجومیکە کامێرەی شازدە بگوازەوە بۆ بیست دوو ئەوە تەکاکە برووسک بۆ ماوەی هەفتەیەک بوون بوو دوایی لە بنی دەریا دەرکەوتەوە لە شارۆچکەیەک بە ناوی ڕادیاتۆر سەرکە تا ئەسپیشی لە پێ کردووە کوچیکو کوچیکو کوچیکو بروسک، لە کوێ بووی؟ بە تەنیا بەجێ تێشتم، بەبێ هاوڕێو لە جیهانی مۆتۆرکۆ. ئا، ئەو دوو جمکەکەش، ئەوەی زۆر موعجیبی تۆ بوون، ئێستاش موعجیبی منن. ناوی تۆشیان بیر چۆتەوە. ئا! خێراتر دەی بەیەوە کە پاشا سەرمە بەرزکەوە ئازیزان دوایی پەنج خولک پاشەهێشتا لە پێشەوەدایە ئەمە جیاوازی زۆر کەمە برسوا پێ لێ دەنێ بە پێش سمێرە دوورکەوتەوە وای بابا تووشی زەتەن دەکە پێم وانییە تاک وا باسای لێی گەڕێ ئەی هاوار زۆریش بە پاش کەوتووە پێزر وەک جارە پێلێنێتەوە. واو بروسک گێژ بووە بە دەوری خۆیدا دەخولێتەوە. من و پاشا و جام پێما بروسک زندر بۆ دیتانە چێ براکەم بۆچی وەسەر هات نازانم ماکس ئەمن پێم وانە بیبەمەوە ئەو هەمۆ ڕێگایانە هاتوین پاشەکشەی تۆ ببینین گرارە وەڵە هەر ئەم هاتی لێرە براکەم پێ لێ ها ئێوە لێرە جەماعەت بە خۆم باوەڕ ناکەم تێبگەدا ئەو خەڵکە هەموو لە بەر تۆ هاتوو نێرە ها دەزانی نەتگوت کاکەڕەوە چێ بەرچێ ئەمن بە زۆری هاتووم ژەنگاوی نەیتوانی ماڵاوایت لێ بکە ماڵەوە برۆش بەستۆک گوێ بدەیە گەر بزانی وەک ڕێگا چاکردن باژۆی بە چاون و قاندنەوە بردووتەتەوە ئەتۆ دەزانی ئەو شتانە دەیبزانم چیمان لۆ دەکەی کاری زۆرمان هەیە بەڕێزان زەردا شینە پاس خۆتان ئامادەکەن دەبێ خێرابن شێبتان بینم واک جیە دەفرن بەشە باشە بروسک جان بردنەوە ی تۆیە ئەتۆ لە پێنجی باژۆی دەی بەیەوە دڵنیابە. کاپتن پێدەچێ بروسک تیمەشتری هێنابێ باوەرش ناکەیت چی ڕاهێنەرەکەیەتی. ئەوە چە ماقولە تۆقێنەری بەناوبانگ دەیانگوت پیر بەو پڕێنەرەکە ئەم نێش دەڵێم نا. بەڕاستی ساتێکی مێژوویە کەس ماوەی پ ساڵە تۆقێنەری نەبینیوە وارە ساویل کێ دۆک کەسێک لە ناو تەلەڤزیۆن پیشان دەدرێت زۆر بە تۆ دەچێ. بروشک لیا تێپەڕی لە هەردوو چیار بەس هێشتا خولێک لە پێشەوەیەوانە ئایا لەو شێست خولای ماوە پێشە دەکەوێتەوە ئێستا بە دڵمە ئەتۆ براوەی دۆزیێتەوە ئەو شتە خڕی کە لە دەستدا دەبێ دەڵێن دایە لە سیار دەخرێ جوامەدا ئەو سپێ فشەش فشەکەرانە باشە لاشەم دەکاتەوە ئەمە فێرم کردو چیە؟ وای لەو حرەکەیە چۆ ناو چێ بچێکەوە بەڵە بەڕاستی کێ بڕجێشی بەهێزە نازانی چێ لە دەخلی دوای دەیباتەوە. کورە دەبێ زوو تاکانی بۆ گوڕ ئەگەر لا زیاتر پێشکەوەندە دەستمان دەچێ شینە نۆرەی تۆیە جێرە دەتوانانی پرچی بۆ دابێنی باوەڕ ناکەم ئەمە خێراترین تایە گۆرینە لە مێژوودا. بەڵام سەرەڕای ئەوە پێویستە بئ رابخە بەر لە کۆتای هاتنی خولەکە نەوەک پێشی کەون. بوارەکە واسان نییە. وەڵا گەڕایەوە خۆ بینیت ڕاستڕایی بەسی بابام هەلە مەکە و جوان بڕۆ ئەتۆ براوەی ڕەفڕا بروشک لە تاک تێدەپەڕێ تاکو پاشا بێ کەوتن پێما بروش کۆنترۆل لە دەست دەدا ئەوە چی دەکەی کوڕم پێویستە پاشا چێبەرچە کۆتایی پێ بێنێ بەڵام تۆ کاسی بیستۆ نەدەست دەدەی ئەوە دەزانی جارێک پاڵەوانێکی پێ پێی وتم کە جام تەنها پەرداخێکی بەتاڵە و بەس کاپتن ئەو پەڵدانە یاساییە؟ کوڕی باش کەس ناتوانێ قسە بکات ئەمە تەنها یارمەتیەکی بچووکە گیان بۆ چەپڵ نادەم لە کورە فشەکەر ئەو بەرزترین ژیانی وەرزشیە حەی بە خوڵامێت دەبم واللە چاوت دەگەزم بابام وا قوربانیەکانی شەستەکانە شەرمە پیاو. زۆرم وەکو برو بەڕاستەیەوە ڕەوشتێکی بەرزە زۆر سپاس بروسک شایانی نییە بەڕاستی تۆ پالەوانی وەڵە پیاوەتیش گەورەت کرد برام ترۆمبێلی وەک تۆم نەدیوە سپاس دوک. بەخوای هەرچی وەم دەمزانی وەڵە پاڵەوانەکەی من بهێنە. سپاس بەرەزم بەس کۆمپانیای سێدا میوزیک کردمیە پاڵەوان لەگەڵیان دەمێنمەوە وەڵای ویژدانی بەخوای. ئەوە لە گەورەیی خۆتە سپاس بروسک پێوتمە باشترین شوێنی تایە لە هەر هەموو جیهاندا دەتوانی چەند تاقمێکمان پێ بدەی بەڵام وەکوی بروسک بێ بیجۆ مایکە لە شوم فاخەری فیراری خۆی هاتووە بیجۆ چەندە خۆشە خۆش حاڵم بیجۆ بیجۆ بۆ خۆی هاتۆ بۆ ێرە ئەبڕۆ ئەبڕۆ خۆشترین ڕۆژی ژیان بە باو باو کوڕی جوان دەتۆ هیمەتێکمان بۆ بکە چەند تایەکی باشمان بدێ چییە سەردانمان دەکەی ڕاستەکەی بە تەمام لێرە هەندێک حەسێمەوە دەڵێن شارەکەتان زۆر خۆش بووە بەڕاستی؟ دێ ئایا یەکێ دەڵێن سەیارەکی بە ناوبانگی کێبەڕکێ پستۆن دێ هەیە لەو شارە لە لای ئێوە بێتە هاوشاریتان؟ بەڕاست؟ لەوانەیە لەبەر هێمنییەکەی بێت. زۆرم بیر دەکردی سالی. نازانم لەبەر چ هۆکارێک سارەکان خۆشیان دەوێم. تا دوایی تا دوایی تا دوایی وای چەند خۆشە شاری کۆپتار چەند خۆشە شالی برۆش شاری کۆپتەری بوومە بەبام دەسم زۆر ڕایگرە کاکە لەکە برادەرەکانم دەردێم خۆشەویستترین هاوڕێمە ئیدی چ بکەین ئەوەی بدۆڕێ بنتن بۆ ئەوی تر دەکڕێ نازانم با پیاسە بێ باشترە نا Route 66. All right, everybody, please keep together now. We is now entering the Doc Hudson wing of the museum. Wow, unbelievable. That many wins in a single season. He's the real deal, Junior. The Hudson Hornet was my inspiration.